ئامی و هورمهب بەپەلە بوون کە من زووتر زەهرەکە بدەمە فیرعەون بۆ ئەوەی ئامی زووتر بگاتە پاشایەتی و هورمهب بتوانێت لەگەڵ شازادە خانمی باکتاتون کە ناوی باکتامونی لە خۆی ناوە گۆزە بشکێنێ من پێکێکم هەتا نیوە پڕکرد لە شەراب و دەرمانەکەم تێکرد و تێکمدا هەتا لە ناویدا توایەوە و پاشان لەگەڵ ئامی و هرمهب بەرەو ژووری فیرعەون ڕۆیشتین فیرعەون کڵاوی پاشایەتی لەسەر سەری لادابوو گۆچان و قامچی پاشایەتێکەی لەلایەکەوە دانابوو لەسەر تەختەکەی خۆی ڕاکشابوو ئامی تاجەکەی هەڵگرت و کەمێ کێشی کرد و وەکو ئەوە بوو کە بێ بزانێ خۆی بۆ کێشەکەی ڕاگریان نا پاشان وتی ئەی ئەخناتون پزیشکەکەت سینۆهە دەرمانێکی بۆ هێناوی کە چارەسەرت دەکات و لە دوای ئەوەی کە چاک بوویتەوە ئێمە لەبارەی ئەو بابەتەی کە باسمان کرد ئەدوێین فیرعون چاوەکانی کردەوە و هەڵسایە و دانیشت و بە تێڕوانینێکی درێژخایەن سەیری هەرسێکمانی کرد و کە ڕوانیە من پشتم لەرزی ئەو پێکی شەرابەکەی لە دەستی مندا بینی وتی سینۆها کاتێکە گیانەوەرێ نەخۆشە بێ بۆ ئەوەی ئاسوودەی بکەن لە ناکاودا لە ناوی ئەبەن و ئایا ئەو دەرمانی کە تۆ بۆ منە تێناوە لەوانەیە ئەگەر وابێت من سوپاسی تۆ ئەەکەم چونکە ناومێدەکەی من لە مەرگ خراپترە و ئەمڕۆ مەرگ بۆ من لە هەموو شەرابێ بەتامترە وتم ئەی ئەخناتون ئەم دەرمانە بنۆشەوە بۆ ئەوی بتانی پشوو بدەی چونکە تۆ زۆر پێویستت بە پشودانە ورم هەبووتی ئەیەخناتون ئایا لەبیرتە کە کاتێ گەنج بووی من لە بیابانێکدا بە کراسەکەی خۆم تۆم داپۆشی کە سەرماد نەبێ ئەم دەرمانە بنۆشە و بنوە و ئەگەر هەستت بە سەرما کرد من کراسەکەی خۆمت لەبەرەکەم فیرعون جامی شەرابەکەی لە من وەرگرت و بۆ لێوی برد بەڵام دەستی ئەوەندە ئەلەرزی کە بە هەردوو دەستی پێکەکەی گرت بە شێوێک کە بیرم لێ کردەوە لەگەڵەوەشدا کە تەقریبن باشەی زانی چی ئەنۆشێتەوە بەڵام پەیمانەکەی بەیەک جار هەڵقڕاند و پاشان لەسەر تەختە خەوەکەی دانا و من هەڵم گرتەوە فیرعون کەمێ سەیری ئێمەی کرد و پاشان ڕاکشا و هەستی بە سەرما کرد هەڵ لەرزی هورم هەب کراسەکەی خۆی لەبەرداکەند و بەسەر ئەخناتونیادا تا لەرزینەکەی نەما و پاشان نوست و کاتێک کە فیرعون خەوی لێکەوت ئامی تاجەکەی لەسەر سەری خۆی تاقی کردەوە بۆ ئەوی بزانێت کە ئایا بەسەری ئەکایان نا بە پێی ئیشارەتی من هورم هەبوو ئامی لە ژوورەکە چوونە دەرەوە و منیش هاتمە دەرەوە و بە خزمەتکارەکانم وت لەبەرەوەی کە فیرعەون پێویستی بە پشوودانە و نووستووە نابێت هەڵیبسێن و ئەوانیش تا بەیانی ڕۆژی دوایی هەڵیان نەسان بەم شێوەیە فیرعەون مرد و جامی مەرگی بەدەستی من سینۆهەی سەرقڵیشێنی تایبەتی پاشایەتیەوە وەرگرت من ناتوانم بڵێم کە لە نێوان هۆکارە جۆراوجۆرەکانی کە بووە هۆی ئەوەی من پێکی تریاکی خاوێنکراو دەرخواردی فیرعەون بدەم کام هۆکار بەهێزتر بوو ئایا مەرگی مەریت و تەهود بووە هۆی ئەوەی کە من ئەو ڕۆژە بەدەستی خۆم جامی مەرگ دەرخواردی فیرعەون بدەم یان لە بەرەوەی کە درێژە کێشانی ژیانی ئەو پیاوە گەلی میسری لەوە بەدبەخترە کرد کە هەبوو بۆیە کۆتاییم بە ژیانی هێنا ئایا لەبەرئەوەی کە لە میسردا رێوڕەسمی دێرین ئەوە بوو کە فیرعەون بە دەستی پزیشکەکەی خۆی بکوژرێ، من ئەم کارەم کرد بۆ ئەوەی بە پێی داب و نەریت رەفتارم کردبێ؟ وەیان لەبەرئەوەی کە ئەمزانی مەرگی فیرعەون لە رەنجێکی هەمیشەیی رزگاری یەکا ئەم کارەم کرد؟ یان لەبەرئەوە بوو کە لە ئەستێرەکاندا وا نووسراوە کە ئەم کارە بە دەستی من ئەنجام بدرێ؟ لەوانەشە کە جگە لەو هۆکارانە من ئەمویست کە دەفری چارەنووسەکەم پڕ بێت، تا ڕۆژێکی بتوانم بە خۆم بڵێم سینۆهە تۆ چارەنووسێکت هەبووە کە کەس نەیبووە و لەوانەشە ئەمویست بەم شێوەیە دەسەڵاتی خۆم بە خۆم نیشان بدەم چونکە مرۆڤ هەرچەند کە بڵێت خۆم ئەناسم هێشتا هەر بە تەواوەتی خۆی ناناسێ و جارجار هەندێش دەکا کە لە دوای ڕوودانی کارەکەش ناتوانێت بڵێت کە بۆچی دەستی لەو کارە وەرداوە ڕۆژی دوایی لە کۆشکی پاشایەتی شاری ئاسۆ دەنگی شیوەن بەرز بۆ و ئێمێک سەر خۆمان گەیاندە کۆشک لەوێدا تەنها یەک کەس نەئەگریا و ئەویش نەفرتیتی شاژن بوو کە لە تەنیشت تەرمی مێردەکەی و ڕاوەستا بوو بە بێگریان بە پەنجەکانی خۆی دەم و چاوی ئەوی نەوازشە کرد لە دوای ئەوەی چوومە ژوورەوە و لە تەرمی فیرعەون نزیک بوومەوە ڕوانیم چاوەکانی کراوەتەوە و سەیری منەکات و من لە چاوەکانیدا ئاسەواری تووڕێیم نەدی بەڵام تا ئەو کاتەی کە ئەوم بۆ خانی مردووەکان نردوو بۆ مۆمیایی کردن دامە کرێکارەکانی ئەو خانەیە لە بینینی چاوەکانی فیرعون شەرمم مەکرد لەوانەیە گەر کەسێکی تر جگە لە من نووسری ئەم پەرتوکە بواە ئەم بەشەی نەنووسایە و خۆی بە بکوژی فیرعە و نەئەناسان بەڵام من لەم کتێبەدا جگە لە ڕاستەقینە هیچ شتێکم نەنووسیوە و ناشی نووسم ئەگەرچی بە زیانیشم بێ منەزانم ئەگەر ڕۆژێ یەکێک ئەم وێنانە بخوێنێتەوە زۆر ڕقی لە منەبێ کە بۆچی من کە پزیشکی پاشایەتیم و فیرعەون متمانەی پێم هەبوو ئەوم کوشت من لەوە زیاتر باسی بێتاوان نیشاندانی خۆم ناکەم و هیچ تێناڵم بەڵام ئێستا کە خەریکی کێشانی ئەم وێنانم واتە تۆمارکردنی وتەکانی ئەڵێم کە یەکێک لەو هۆکارانەی کە منی ناچار کرد جامی گوشراوەی تریاک بەفیر ئەون بخورێنم ئەوە بوو کامیست کۆتایی بە ڕەنج و شەکەتی ئەو بهێنم و ئەمزانی کە گەر لە جیاتی من یەکێکی تر هەوڵی کوشتنی ئەخناتونی بدایە ئەویان بە ئازارێکی کوشندەوە کوشت لە کاتێکدا کە من بە شێوەیەک ئەوم بۆ جیهانی ڕۆژئاوا نارد کە خۆشی هەستی پێ نەکرد کە ئایا نوستووە یان مردووە. بەر لەوەی کە لاشەی ئەخناتون بۆ مۆمیایکردن بەرەو خانەی مردووەکان ببرێ سەمەن خەگری زاوای فیرعونیان لە جیاتی ئەو دانیشاند و ئەویان کردە فیرعون و تاجیان خستە سەری و قامچی و گۆچانی پاشایەتیاندایە دەستی بەڵام فیرعەونی جەوان و تازە بە هەراسانیەوە ئەیڕوانێ دەوروبەر چونکە ڕاهاتبوو کامیشە گوێڕایەڵی لە ئاخناتون بکات و بە پێویستی ئەو بیر بکاتەوە و نەیەتوانی بیر و باوەڕێکی سەر بەخۆی هەبێ ئامی و هورم هەب پێیان وت کە ئەگەر حەزەکەی تاجی پاشایەتیت لەسەر بێ ئەبێ بە بێوەستان شاری ئاسۆ بەجێ بهێڵی و بۆ تەبەز بڕۆی و لەوێدا قوربانی بۆ ئامونی خوای گەورە و هەمیشەیی میسر بکەی بەڵام سەمەن خەگر قسەکانی ئەخناتونی دووپاتە کردەوە ئەیوت تێئەکۆشم کە نوری ئاتونی خوای بێ شکڵ و شێوە و نەبینرا و سەر تاسەری جیهان بگرێتەوە و لەم شارەدا پەرستگایەک بۆ خەزورم ئەخناتون دروزەکەم و ئەویش وەکو خوایەکەم ئاتونە پەرستم چونکە ئەخناتون پیاوێک بوو کە هاوتای نابێتەوە ئامی هورم هەب کاتێک کە ڕوانیان سەمەن خەگر داکۆکی لەوەکا کە ئاتون بپەرستێت هیچیان نەوت ڕۆژی دوایی فیرعەونی جەوان وەکو پێشوو بۆ ڕاوە ماسی بەرەو نیل ڕۆیشت بەڵام کەوتە ئاوەکە و تیمساحەکان خواردیان هەندێک کەس وایان بڵاو کردەوە کە سەمەنخەگر لە کاتی ڕاوە ماسیدا کەوتۆتە ئاوەکە و بووەتە خۆراکی تیمساحەکان بەڵام من باوەڕم بەم قسانە نەکرد و وای بۆچم کە خستبێتیانە ناو ئاوەکەوە هرم هەب ئەم کارەی لێنە ئەوە شایەوە بەڵام ئامی بە بۆچوونی بەهێز سەمەنخەگری کرد بۆ خۆراکی تیمساحەکان بۆ ئەوەی زووتر بگاتە مەبەستی خۆی کە پاشایەتی کردنی میسر بوو پاشان ئامی و هورم هەب چوونە لای تووت و ڕوانیان کە ئەو لەگەڵ بوو کە شوشەکانی خۆیدا خەریکی یاری ناشتنی مردووەکانە و ژنەکەی ئانکس تاتون کچی فیر ئەونی ڕابردووش لەگەڵ ئەودا یاریە کرد کورم هە پێوت توت هەڵسە چونکە تۆ بوویتە بەفیر ئەون و ئەبێ کڵاوی پاشایەتی بخەیتە سەرت و لەسەر تەختی خەزورت دابنیشی توت لە جێی خۆی هەڵسا و کورم هەبوو ئامی ئەویان بەرە و تەختی خەزوری برد و لەسەری دانیشاند و توت وتی من پێم سیر نییە کە بوومەتە فیرعون چونکە هەمیشە خۆم لە خەڵکی بە بەرزترە زانم و لەمە بەدوا قامچی من بەدکاران سزادات و گۆچانی پاشایەتەکەشم چاکەکاران بەڕێوەبە ئامی وتی توت واز لەم قسە پڕوو پوچانە بهێنە و گوێ بگرە چی ئەڵێم تۆ لەمە بەدوا ئەبێ من کەچی من بیت و هەرچیەک ئەیلێم بەبێ ڕەخنەگرتن و دژایەتی جێبەجێی بکەی و یەکەم کاری ئێمە ئەوە بێ کە بۆ تەبەز بڕۆین و تۆ لەوێدا لە بەرامبەر خوای کۆنی میسر داچەمی و قوربانی بۆ بکەی و کاهینەکان ڕۆن لەسرت دەدەن و تاجی سوور و سپی پاشایەتیت ئەخەنە سەر توت کەمێ بیری کردەوەتی ئەگەر من بێم بۆ تەبەز ئایا گۆڕێکم وەکو گۆڕی فیرعەونە گەورەکان بۆ دروزەکەن و ئایا لە گۆڕەکەمدا کەلوپەلی یاری جوان و چێردی شینی لەو جۆرە چێردەی کە لە هاتیەکانم سندووە ئەخەنە ناو گۆڕەکەمەوە چونکە من لەم گۆڕانەی کە لەم شارەدا بێزارم و ئەو گۆڕانە بچووکن و وێنان لەسەر دیوارەکانی کێشاوە من گۆڕێکمەوێ کە گەورە بێت و بتوانم کەلوپەلێکی زۆری تێبکەم ئامی وتی ئافرینت لێبێ کە لەگەڵەوەشدا کەم ناڵی لە بیری گۆڕەکەی خۆت دای و دڵنیابە کە بە ئارەزوی خۆت کاهینەکان گۆڕێکی گەورە و جوان و گرانبەهات بۆ دروست دەکەن و ئەگەر تۆ لە داهاتووشدا ئەم ژیریە لە خۆتەوە نیشان بدەی بۆ میسر ئەبیە فیرعەونێکی باش بەڵام ناوەکەت باش نیە و ناوی تەواوی تۆ توت ئانخ ئاتونە بە دڵی کاهینەکانی تەبەس نیە چونکە ئەوان لە هەر شتێک کە ناوی ئاتونی پێوە بێ بێزارن کەواتە لەمڕۆ بەدواوە ناوی تۆ توت ئانخ ئامونە بێ توتی بچوک لەم بارەشەوە ڕەخنەی نەگرت و تەنها وتی من ناوەکەی پێشوی خۆم بە باشی ئەنووسی و ئێستا ناتوانم ناوە تازەکەم بنووسم و نازانم وێنەیەک کە ئامون نیشان ئەدا چۆنە بۆیە چۆنێتی نووسینی ناوی ئامونیان فێرکرد و ئەو ناوی تازەی خۆی بۆ یەکەمین جار لە شاری ئاسۆ نووسی شاژن نەفرتیتی هاوسری فیرعونی پێش و لە دوای ئەوەی کە بینی بەهۆی پاشایەتی توت ئانخ ئامونەوە کەس سەرنج ناداتە ئەو خۆی ڕازاندەوە و بۆ بینینی هورمهەب چووە کەشتیەکەی ئەوەوە کە لە نیل دابوو چووە ژوورەکەی هورمهەب وتی ئایا ئەبینی کە ئامی باوکم لەم وڵاتەدا دەستی بە چی یاریەکی مناڵانە کردووە و مناڵێکی کردوەتە فیرعەون بۆ ئەوەی بتوانێ بەبێ دژایەتی کردن لە میسردا بە ناوی توت ئانخ ئامونەوە پاشایەتی بکا لە کاتێکدا کە من لەم وڵاتەدام و هەمووان ئەزانن کە هاوسەری فیرعەونی پێشوو و دایکی مناڵەکانی ئەوم و شایستەی من بۆ پاشایەتی لە مناڵێک زیاترە من لە بەرەوەی کە ژنم ناتوانم داواکەی خۆم لەسەر کورسی بنیشێنم بەڵام ئەگەر پیاوێک یارمەتیم بدا لە بەرەوەی جگەلەوەی شاژنم بەدان پیانانی هەمووان جوانترین ژنی میسرم و ئەتوانم لە پاشایەتی کردندا لەگەڵ و پیاوە بەشداری بکەم و ئێستا هورم هەب سەیری من بکەو بڕوانە جوانیەکەی من و دەرفەت لە دەست مەدە تۆ نەیزە و شمشێرت هەیە و منیش جوانی و ناو و ناونیشان و من و تۆ ئەگەر بەیەکەوە بین ئەتوانین بەسەر میسردا فەرمانڕەوایی بکەین و لەو حکومەتکردنەی ئێمە سوودێکی زۆر بە میسرەگا لە کاتێکدا کە باوکی من ئامیکە پیاوێکی نەفام و چاوچنۆکە ئەگەر ببێتە پاشای میسر وڵات لەمڕۆ خراپتر لەکە هرم هپ سەیرێکی کرد و نەفرتیتی بۆ قایلکردنی ئەو درێژەی بە وتەکانی خۆیدا چونکە ئەگەرچی نەفرتیتی بیستبووی کە هورم هەب خوشکی ئەخناتونی خۆشەوێت و لەو ئارەزوەدایە کە ئەو بکاتە هاوسەری خۆی بەڵام وای بیرەکردەوە کە ئەم ژن و مێردایەتە بە بۆنەی لە خۆبایی بوونی شازادە خانم باکتاتونەوە سەر ناگرێ هەروەها نەفرتیتی نەیەزانی کە لە نێوان باوکی هورمهبدا پەیمانێ بەسراوە کە هورمهب یارمەتی پاشایەتی ئامی بدات و ئەو پیاوەش بەرامبەر بەوە هەوڵی سازدانی ژن و مێردایەتی هورمهب و شازادە خانمی باکتامون بدا سەرەڕای ئەوەش نەفرتیتی ڕاهاتبوو کە بە سوود وەرگرتن لە جوانیەکەی خۆی زوو کۆڵی بە پیاوەکانە دا کە لە گەڵیدا ڕابوێرن و وایزانی کە لە هونەری دڵ ڕفاندنی پیاواندا وەستایە لە کاتێکدا کە باکتامون کچێکی گەنج بەڵام بێ ئەزمون بوو نەیەزانی کە چۆن ئەبێ پیاوان هەڵبخەڵەتێنێ بەڵام جوانێکەی ئەو بەهۆی مناڵ بوونی یەک لە دوای یەک سیس بووە و کارێکی لە هورم هەب نەکرد و وتی ئەی نەفرتیتی جوان من لەم شارەدا بایی پێویست خۆم پیس کردووە و حەز ناکەم کە بەهۆی ڕابواردن لەگەڵ تۆدا خۆم پیستر بکەم و ئێستاش ئەبێ بەهۆی کات بەکەمەوە نامە بۆ ئەفسەرەکانی خۆم بنووسم کە لە مەرزی سینادان و ناتوانم لەگەڵ تۆدا ڕابێرم کاتێ نەفرتیتی ئەم وەڵامە ئەبیستێ کراسە کەتانەکەی خۆی گورجەکاتەوە بە تووڕەیی لە کەشتێکە ئەچێتە دەرەوە هرم هەب خۆی ئەم ڕووداوەی بۆ من گێڕایەوە بەڵام من لەو باوەڕەدام کە هرم هەب بەو توندیە وەڵامی نەداوەتەوە ئەگەرچی گومان لەوەدا نەبووە کە وەڵامێکی نا بە دڵی دابێتەوە چونکە لەو ڕۆژە بەدواوە نەفرتێکی لەگەڵ هورم هەبدا دەستی بە دوژمنایەتی کرد و پاشان لە شاری تەبەزدا لەگەڵ شازادە خانم باک تاموندا بە شێوەیەک کە دوایی باستان بۆکەم لە دژی هورم هەب یەکیان گرت بەڵام ئەو پیاوە نەیەویست کە ئەخناتونی فیرعەونی پێشوو لە خۆی بڕەنجێنێ و لەگەڵ ژنەکەیدا ڕابێرێ من هەستم کرد کە هورم هەب ئەگەرچی بە مەرگی فیرعەون ڕازی بوو بەڵام لە دوای مردنیش ئەوی خۆشەویست و لەگەڵەوەشدا کە ناوی ئەخناتونی لەسەر هەموو پەرستگا و نووسراوەکاندا سڕیەوە و پەرستگەی ئاتونی لە شاری ئاسۆدا وێران کرد بەڵام تا ئەو ڕۆژەی کە من هورم هەبم بینی ئەمزانی کە فیرعەونی خۆشەوێ من ئاگادار بووم کە لە دوای ئەوەی کاهینەکانی ئامون دەسەڵاتیان پەیا کرد هەوڵی ئەوەیاندا کە لاشە مۆمیاکراوەکەی ئەخناتون کە لە شاری ئاسۆ نێژرابوو دەربهێن و لە دوای سووتاندنی خۆڵە مێشەکەی فڕێ بەدەنە نیلەوە بۆ ئەوەی لە ناو بچێ بەڵام هورم هەب بەهۆی چەند کەسانێک لە باوەڕ پێکراوەکانی خۆیەوە بەر لەوەی کاهینەکان دەستیان بگاتە گۆڕەکەی ئەخناتون تەرمەکەی ئەویان لە شاری ئاسۆ لە گۆڕەکەی خۆی هێنابووە دەرەوە و بە کەشتی نردبووی بۆ تەبەز بۆ ئەوەی لە ئارامگای دایکی ئەخناتوندا بنێژرێ و کاتێک کە کاهینەکان لە شاری ئاسۆ گۆڕی فرعون هەڵەدەنەوە ئەبینن کە لاشەی ئەوی تێدانە و وای بڵاوەکەنەوە کە ئامون لاشەی مۆمیایی کرای فرعونی درۆزن و نەفرەتی لەناوبردووە بۆ ئەوەی لە جیهانی ڕۆژاوادا هیچ ئاسەوارێکی لێ نەمێنێتەوە ئامی لە دوای ئەوەی ڕەزامەندیی توت ئانخ ئامونی بۆ ڕۆیشتن بۆ تەبەز وەرگرت، فەرمانی دا کە کەشتییەکان ئامادە بکەن و دەربارییەکان بکەونە ڕێ، چونکە لەو شارەدا وترا ئەم جێگایە نەفرەتی لێ کراوە و مانەوە تەنانەت بۆ یەک ساتیش باش نییە و ئەبێ بە بێ وەستان ئەو شارە جێ بهێڵن و بڕۆن. خەڵکی وازیان لە خانووەکانی خۆیان هێنا و هەڵاتن و کەلوپەلە یارییەکانی توت ئانخ ئامون بۆ هەمیشە لە کۆشکی زێڕیندا لەسەر زەوی مایەوە و هەتا کۆتایی گیان هەر مەراسیمی ناشتنی تەرم نیشانەدا ئەو بەیانەی کە لە بیابانەوە هەڵیانەکرد لمی ورد و نەرمی ئەهێنایە شاری ئاسۆ و خان و باخەکانی پڕکرد لە لم و تیشکی خۆر و باران خانوەکانی وێران کرد و هەڵچوونەکانی نیلیش لە وەرزی پاییزدا یارمەتی کاولبوونی ئەو شارەیدا و کارێزەکان و جۆگەلەکانی ئاودێری وشک بوون و ئەو درەختانەی کە ئاخناتون بە خۆشەویستی و زەحمەتێکی زۆرەوە ناشتبووی لە ناوچوو بنمیچی خانووەکان ڕما و لە خان و باخەکاندا لە جیاتی مرۆڤ چقەڵەکانە ژیان بەم شێوەیە شاری ئاسۆی ئاتون بە هەمان خێراییەوە کە دروست ببوو لە ناوچوو لە دوای ئەوەی کە بیابان بە خاک و لەمی خۆیەوە شارەکەی داپۆشی و هەموو شتێکی لە ژێر خاکدا شاردەوە کەس هەوڵی ئەوەی نەدا کە بۆ دەرهێنانی شتومەکی گرانبەهای ژێرزەوی بۆ ئەو شارە بڕوا چونکە سەرزەمینێک کە شاری ئاسۆی تیابوو زەویەکی نەفرەتی بوو ئامون بە جۆرێک ئەو زەویەی بەنەفرەت کرد کە هیچ کەس نەیەتوانی هەنگاو بنێتە ئەوێ و کەل و پەلە بەنرخەکانی تێدا بدۆزێتەوە و ئەدوت شاری ئاسۆی ئاتون خەون یان سەرابێک بوو کە لە پڕێکا لەناوچوو هیچ ئاسەوارێکی لە پاش بەجێنەما هورم هەب لە پێشا و پێشی کەشتیە جەنگیەکاندا ڕۆیشت بۆ ئەوەی ئەملا و ئەو لای ڕووباری نیل بپارێزێ و کاتێک کە هاتە ناو تەبەسەوە لە ماوەی دوو ڕۆژدا لەو شارە دزی و پیاو کوشتن و بگرە و بەردە نەما هورم هەب دز و پیاو کوژەکانی ناکوشت و سەر بەرە و خوار بە دیوارەوە هەڵی ناواسین بەڵکو هەمویانی دەستگیر کرد بۆ ئەوەی لە مەیدانی جەنگدا سوودیان لێ وەربگرێ چونکە ئەو پێویستی بە سەرباز بوو کە بە هۆیانەوە پێش لە سەربازانی هاتی بگرێ کاتێک کە فیرعەونی بچووک هاتە ناو تەبەسەوە ئێمە ڕوانیمان شەقامی قۆچەکانیان بە ئاڵای فیرعەون ڕازاندبۆوە و پەرستگەی ئامون لە بەرامبەر خۆردا ئەدرەوشایەوە فیرعەون لە ڕۆژی تاج خستنە سەردا بۆ ڕۆشتن بەرەو پەرستگای ئامون سواری کەژاوەی زێڕین بوو لە دوایەوە شاژن نفرتیتی ژنی فیرعەونی کۆن و لە دوای ئەویشە و کچەکانی ئەڕۆشتن لەو ڕۆژەی کە فیرعەون بۆ تاج خستنە سەر بەرەو پەرستگای ئامون چوو کە لەوێدا قوربانی بۆ ئامون بکە خوای کۆنی میسر بە تەواوی سەرکەوت، کاهینەکانی ئامون بە سەرۆکایەتی هەریبوری کاهینی گەورە، لە کاتێکدا کە هەموویان سەریان تاشراو بوو، ڕۆنیان لە سەر و دەموچاویان دابوو، لە بەردەم بتی ئاموندا ڕۆنیان لە سەری فیرعەونی نوێ دا و تاجی سوور و سپی میسریان نایە سەری کە نیشانەی زەمبەق و پاپیرۆسی پێوە بوو. کاتێک کە تاجگوزارییەکە کۆتایی پێهات، فیرعەونی بچووک قوربانی بۆ ئامون کرد و ئەوسا ئەو شتەی کە ئامی توانی بووی لە وڵاتی هەژار و وێرانی میسری بسەنێ و پێشکەشی فیرعونی بکە درایە ئامون بەڵام هورم هەب بەر لەوەی دیاری گەورە بدات تا هەری بور لەگەڵیدا ڕێکەوت بوو کە ئەو دیاریانە بخاتە ژێر دەستی ئەوەوە بۆ ئەوەی لە بەرامبەر هێرشی هاتیدا خەرجی شەڕی پێتەواوکە دانیشتوانی تەبەس لە هاتنە سەرکاری ئامون و هاتنی فیرعونی نوێ ئەگەرچی مناڵیش بوو خۆشحاڵ بوون چونکە مرۆڤ لەبەر ئەوەی سروشتێکی پڕو پوچ پەرستی هەیە هەمیشە ئومێدی بە داهاتوو و وائەزانێ کە ئایندە لە ڕابردوو باشترە بێت و یەکێک لە هۆکارەکانی بەدبەختی مرۆڤ ئەوەیە کە لە ئەزموونە تاڵەکانی ڕابردوو پەن وەرناگرێ و لەو ئەندێشەیە دایە کە ئایندە لەبەرئەوەی کە هێشتا نەهاتووە لە ڕابردوو چاکترە بێ و لەبەر ئەو هۆیە خەڵکی تەبەس بە باوەڕی ئەوەی کە سەردەمی پاشایەتی فیرعەونی نوێ ئەبێتە سەردەمی خۆشگوزەرانی لە شەقامی قۆچەکاندا لە سەر ڕێگای فیرعەون ئاپۆڕیاندا و گوڵیان بۆ هەڵەدایە سەر زەوی بەڵام هێشتا لە گەڕەکی هەژاران و خانووەکانی نزیک بەندەر دووکەڵ بەرزە بۆ و ئاسمانی تەبەسی لە لایەکی شارەوە ڕەش کردبوو لە ماڵە وێران کراوەکانەوە بۆنی لاشەی بۆگەن بوو ئەهات و قەلە ڕەش و داڵاشەکان کە لە سەربانی پەرستگای ئامون نیشتبوونەوە لەتاو قەڵەوی نایانەتوانی هەڵفڕن چونکە هەموو ڕۆژێ لە بەیانەوە تا ئێوارە لاشەی کوژراوەکانیان ئەخوارد و ژنە هەژارەکان و مناڵانی بێباوک و برسی لە کەلاوەکانی شاردا هەوڵیانەدا بۆ ئەوەی بتوانن کەمێ لە کەلوپەلی خانووەکەی خۆیان لە ژێر وێرانەکەدا بهێنە دەرێ مناڵەکانیش لە برسێدیدا ئەوەندە لەڕ ئەهاتنە بەرچاو کە من ئەوکاتەی لە خانەی مەرگیشدا کارمەکرد هیچ لاشەیەکی وشکەوەبووی ئەوها لەڕم نەبینیبوو، ژن و مناڵەکان ئەیانزانی کە بەزەیی لە تەبەس باری کردووە و ماوەیەگەبوو کە ئیتر کەس هیچی نەئەدایە یەکێکی تر و، سکی تێر ناکرد و بۆیە داوای نان یان کانزیان لە خەڵکی ناکرد. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێز و سلاوی سورێن ناتەق